الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيده والصلاة والسلام على حبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين أوصيكم عباد الله بە ئامادەبوونی زیاتر لە سەد و سی هەزار مرۆڤ پێشەوای پێغەمبەران و نوری چاوەکانم محەممەدی ڕسول الله سەل الله عليه وسلم وتارێکی پێشکەش کرد کە بە وتاری ماڵئاوایی مەشهورە و ناسراوە چونکە دوای ئەوە وتاری نەبوو گەڕایەوە بۆ لای پەروەردگاری ئەم سەروەر و عەزیزە لەو وتاری ماڵ ئاواییەدا مافەکانی خوای دیاری کرد لەسەر بەندەکانی وعد و بەڵێنی خوای دیاری کرد بۆ بەندەکان مافی مرۆڤەکانی دیاری کرد، فەرمانی دا بە پاراستنی نوێژەکان، فەرمانی دا بە ڕێزگرتن لە ژن و حەقپێدانیان. لەو وتارەدا هەموو جۆرە تۆڵەسەندنەوەیەکی نەفامی ئیلغا کردەوە، لەو وتارەدا هەموو جۆرە سووخواردنێکی بەتاڵ کردەوە. لەو وتارەدا ئادەمیزادەکانی یەکسان کرد، فەرمووی، کلکم لآدم و آدم من تراب، هەمووتان لە ئادەمن و ئادەمیش لە گڵ، فەزڵی عەرەب نییە بەسەر عەجەم و فەزڵی عەجەم نییە بەسەر عەرەبدا. بۆیە سەرکەوت پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لە پەیام و پێغەمبەرایەتیەکەیدا لەبەر ئەوەی، سوێندی خوار بەخوا ئەم هۆکارانە بوو هۆکاری سەرکەوتن دوای تەوفیقی خوا سوێندی خوار بەخوا ئەگەر فاتیمەی کچم دزی بکا دەسیە بڕم یەکەم سوو سوو خواردن ڕیبا کە بەتاڵی کردەوە ڕیبای عەباسی مامەی بوو برای باوکی فەرمووی پارەت داوە بە هەرکەسێ بەس و سەرمایەکەی خۆت وەربگرەوە یەک دینار زیاوایان لێ وەرناگری تەواو یەکەم خوێن کە لە جاهلیەتدا ڕژابێ لە شەڕی عەشایری و نەفامیان ڕژابێ بەتاڵی کردەوە خوێنی ئامۆزایەکی خۆی بوو فەرمی ئەو خوێنەش تۆڵەی نییە و تەواو لەگەڵ کۆیلە و بەندەکان دادەنیشت و نانی دەخوارد حەزی بە عەنعەنە و تەنتەنە و کڵاوزێڕی پاشاکان نەبوو، لە هەمووان زیاتر عیبادەتی دەکرد، لە هەمووان بەخشندەتر بوو، لە هەمووان بەغیرەت و ئازاتر بوو، لە هەمووان لێبوردەتر بوو، هەتا تەجەلی خوا لە عالەما بکا زوهور با ئاگری گوڵی چەمەن چیا ببێتە کێوی طور فریشتە و ئادەمی بڵێن هەتا ئەبەد لە خوار و ژوور سەلاتی حەق لەسەر شەهێ کە شەق دەکا قەمەر لە دوور سەلامی حەق لەسەر مەهێ کە ئەسپی خۆر لە غارەکا وتارەکەم چەند ڕێنماییەکە بۆ جەژنی قوربان یەکەم سبەینێ عارەفەیە بە ڕۆژووبوونی ئەجر و خێری زۆر گەورەیە پێغەمبەری خوا ئەفەرموێ، ئومێدەکەم خوا گوناحی ساڵی پێشوو و ساڵی دواتریش بەو ڕۆژووە بسڕێتەوە. ئەوەی نەخۆش نییە، ئەوەی دکتۆر نەیوتوە نابێ بە ڕۆژوو بی، ئەوەی پیر و پەککەوتە نییە و ئەتوانێ، با سبەینێ بۆ خوا بە ڕۆژوو بێ، هەر کەسێ ڕۆژێ بۆ خوا بە ڕۆژوو بێ، خوا حەفتا پایز ڕوومەتی ئەو لە ئاگری دۆزەخ دوورەخاتەوە. دووهەم، قوربانیکردن کە لە ڕۆژی جەژن لە دوای نوێژی جەژنەوە دەست پێکا، خەڵکی نا لە مەلابانگانەوە قوربانی نەکەن هەتا نوێژی جەژن نەکرێ، قوربانی وەکو گۆشتی قەسابخانە وایە هەتا سەعات شەشی بەیانی پێش شەش هەرکەسێ قوربانی بکا، وەک ئەوایە لاکێکی لە قەسابخانە کڕیبێت و دابێتی بە خەڵکی بە تەمای قوربانی نەبێ سونەتێکی موئەکەدی پێغەمبەری خوایە لای هەندێ لە زانایان واجبە لەسەر ئەو کەسەی دەوڵەمەنە و دەسەڵاتی هەیە بۆی خۆشی بخاتە ناو ماڵ و مناڵی خۆی و هەژاران و خزم و دراوسێکانی قوربانی ئەکرێ بە مەڕ و بزن و مانگا و گا لەو وڵاتانەش حوشتریان هەیە بە حوشتر مەڕ و بزن بەران و سابرێن بۆ یەک نەفەر دەبێ کێشەیە دروست بووە لە بینی خەڵکە ئەڵێن هەندێک لە مەلاکان ئەڵێن یەک حەیوان مەڕێک بۆ عیلەیەگە بێ هەرو قسەیە منی سابۆتانەکەم ڕیسی عیلەیەک پیاوێک کە خۆی و ژنەکەی و مناڵەکانی داکیشی لەگەڵیایەتی ئەتوانێ کە حەیوانێکا بە قوربانی بۆ خۆی بڵێ ئەم خێزانەم ئەم عائیلەیە شەریکی خێری ئەم قوربانیەم بن بەڵام ئەوانیش بۆ خۆیان دوایی دەبێ قوربانی بکە نەگەر خوا دەسەڵاتیانێ ئیتر لێتان تێک نەچێ مەلایەڵێ بۆ عیلەیە بێ و مەلایەڵێ بۆ یەک کەسە بێ حیوانی وردە بۆ یەک کەسە بێ حیوانی گەورە گاو مانگاو حشتر بۆ حەو کەسە بێ مەر لە سەرو شەش شەش مانگەوە یعنی بەرخێک شەش مانگی تەواو کرد بێ حەو مانگ هەش مانگ دە مانگ ئەگەر زۆر قەڵەو بێ بۆ قوربانی ئەبێ بەڵام باش وایە ساڵێکی تەواو کرد بێ بزن ئەبێ ساڵێکی تەواو کرد بێ بە تاکید پێی نابێتە ساڵی دوو. ڕەشەوڵاخ ئەبێ دوو قوربانی بینیبێ یعنی دوو ساڵی تەواو کردبێ و پێی نابێتە سێ ئەم قوربانە ئەبێ سێهەم قوربانی بێ ئەو نۆبەن و مانگایەی سەری ئەبڕی ئەمە سێ قوربانی بینی بێ حیوانی قوربانی دەبێ بێعیب بێ ئەگینا خوا وەری ناگرێ ئەبێ شەل نەبێ کوێر نەبێ نەخۆش نەبێ لەڕ نەبێ ئەم عیبانەی نابێت یابێ ئەگەر قاچی ئەشەلی با زۆر قەڵەویش بێ مەڵێ مامۆستا سێ سەد کیلۆ گۆشتی هەیە شەرعە فەرمێن نابێ ئەم قەڵەوە بفرۆشە حیوانێ بکڕە با سەد کیلۆ گۆشتی هەبێ بەڵام بێ عیب بێ دروستە لێی بخۆیت لێی ببەخشی بە دیاریش بینێری بۆ خزم و دۆست و ئەحبابت لە قەسابخانە سەری ببڕن پاک و خاوێنترە تەندروستترە ئەگەر لە ناو باخ و لە دەشت و حەوشەیەکی گەورە و پاکیشدا سەربڕا مادەم پیسی و خوێن و شتەکەی نەبێ بە کێشە و ژینگە پیس نەکا شەڵاوی ژەر دروستە خۆت بزانی سەری ببڕی باشترە لەوەی خەڵک بۆ سەر ببڕێ ئەگەر نەتزانی قەسابێکی لێزانی دەست نوێش دار یعنی دەست بە دەست نوێش نوێژنەکەر نابێ سەری بڕێ نوێژنەکەر نابێ قوربانیت سەر بڕێ بیکە بە وەکیلی خۆت بڵێم حیوانم بۆ سەر بڕە بە قوربانی دراوسێ و هەژارانی لێ بێبەش مەکە و بەسەر ئەواندا بینێری بۆ ڕۆژهەڵات و ڕۆژئاوا ئەمان تەواوکە ئینجا بینێرە بۆ دوورەکان ئادابەکانی جەژن لە ئیسلامە دوو جەژنمان هەیە جەژنی ڕەمەزان و جەژنی قوربان جەژنی ڕەمەزان دوای سەرکەوتنی مانگێک ڕۆژوگرتنە خەڵاتی خوایە بۆ ئومەتی پێغەمەری خوا جەژنی قوربان دوای بەجێهێنانی فەریزەی حەجە هەردووکیان دوو ڕوکنی ئیسلاممان ئەنجام داوە بۆیە جەژن دەگێڕین پێویستە مسلمانان ئەم دوو ڕۆژە بە گەورە و گرنگ سیر بکەن ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب ئەو شعاری دینە دروشمی ئیسلامە نابێ بڵێ جەژن چییە جەژنی چی بکەم ئەگەر مسلمانی نابێ وا بڵێ ئەگەر نامسوڵمانی کەیفی خۆتە کوڕت مردووە باوکت مردووە قەرەچۆڵی بڕاوە نان نییە بیخۆی ئەگەر مسلمانی نابێ بڵێ جەژنی چی بکەم جەژن بکە بە ترشاو بە نان و تەماتە بەوج لە کۆنانەی هەتە بیشۆرە و لەبەریکە بەس مەبۆڵێنە دژایەتی دینی خوا مەکە وەکو بێ دینەکان ئەیخەنە سەر زمانتان جەژنی چی جەژنی چی ئێمە دوو جەژنمان هەیە ئەبێ بسکەی سبێڵمان بێ ئەبێ پێ بکەنین ئەبێ دڵمان خۆش بێ ئەبێ خواردن و خواردنەوەی حەڵاڵ بخۆین ئەبێ ماڵ ببەخشین جەژن یعنی ئەوە ئەبێ مسلمانان پیرۆزبایی لە یەکتر بکەن سەردانی خزمان و دراوسێ و ئەو کەسانەی حەقیان هەیە بەسەریانەوە سەریان لێ بدەن. زیکری خوا زۆرکردن لە جەژنە زۆر پێویستە، چونکە شەیتان وا لە مەڵاس دا بۆ ئەوەی کەوا تووشی گوناحمان بکا. زیکری خوا زۆر بکەن. دڵدانەوەی مناڵانی بێ باوک و بێ سەرپەرشت زۆر خێری گەورەیە لە جەژنە، سوننەتی پێغەمبەر گیانە صلی اللە علیە وسلم. نۆجەژن و تەعزیە دانانەوە لە جەژنە پێچەوانەی سوننەتی پێغەمبەر و ئوممەتی ئیسلامیە بە تولی تاریخ دوێنێ کوڕ مردووە نابێت نۆ جەژنی بۆ بگێڕی جەژن بکە وەکو مسلمانان هەی هاوار زۆر عجیبە کابرا دوێنێ سێ ڕۆژ بەر لە جەژن قریشکای پێکەنینیە بەڵام لە جەژنە سێ قوڵفە نیە لە خۆی و خۆی ماتەکا و جلی ڕەش لەبەرەکە وەڵا ئێمە تازە کەسێکی عەزیزمان مردووە هەر ئەتەوێت جەژن لە مسلمانان تێک بەی بۆ خۆشی خراپە و بۆ مردووەکەیشی خراپە ماڵ بەجێ هێشتن و چون بۆ سەر قەبران خوا ڕەنجاندن و شەیتان ڕازیکردنە ئەوانەی ڕۆژی جەژن ماڵ بەجێ هێڵن ئەچن بۆ سەر قەبران ئەڵێ بۆ لای مردووەکەم ئەڕۆم ئەوانە شەیتان ڕازی ئەکەن خۆ عاجز ئەکەن ئاگاتان لێبێ هەر لەم جەژنا داواکارم لە بازرگان و دوکاندارەکان لە قەساب و ئاژەڵ فرۆشەکان کە لە جەژنا بازار گران نەکەن جەردەیی نەکەن خواڵ ناگرێ لە وڵاتان بە بۆنەی جەژنەوە کار ئاسانیە کرێ ماڵبەخشین دڵخۆشکردن سیمای جەژنە لەوێ بەداخەوە لێرە هەندێ هەلپەرست بازار بەرز دەکەنەوە و هەژاران مەحروم دەکەن لە خۆشی جەژن. نوێژی جەژنی ئەمساڵ لە کاتژمێر چارەک بۆ شەش دەست پێکەین. چارەک بۆ شەشی بەیانی ڕۆژی یەکشەممە نوێژی جەژن دەکەین بە ئیزنی خوا. ئەگەر هەندێ ڕۆشنبیر یا بەناو ڕۆشنبیری ئیسلامی نەیکەن بە بەزم بۆ نوێژی جەژن دواناخرێ. هەزار و چوار سەد و چل ساڵە نوێژی جەژن لە کاتی خۆرەڵاتنا کراوە جەنابت بە دیار فەیسبووکەوە درەنگ ئەخەوی ئێمە نوێژی جەژن دوا ناخەین نوێژی جەژن دەکەین و دەخەوینەوە لەبەرەوە قسەیەکی بێجێ و بێڕێیە بۆ نوێژی جەژن سەعات دە نایکەن نا سەعات پێنج و نیو چارەک بۆ شەش ئەمجارە ئەیکەین کێ پێی خۆشە ئەوەتانە کێ پێی ناخۆشە هەر جەژن نەکە هەر نوێژ نەکە قسەی کۆتایی خۆپاراستنە لە ئیسراف لە ماڵ بەفیڕۆدان بە بیانوی جەژن بە بیانوی پرسە بە بیانوی حەفلە و زەماوەن بە بیانوی سەیران چەندین بیانوی ناقۆڵاو بێجێ ئەو عالەمە پارە ئەپژێنێ پارە ئەڕژێنێ ماڵ زایە ئەکا ولا تسرفوا انه لا يحب المسرفين خوار رقيتي لانسان مسرف مەیکە تەنەکەی زبڵەکە بە وشکی بیدە بە ماڵێکی هەژار مەیدە بە مانگای خەڵکی و مەیکە سارەی حاویەکە بیدە بە ماڵێ لەو ماڵانەی کە داماون کە پێویستیان بە زیادەکەی تۆ هەیە خۆتان پارێزن لە ماڵ بەفیڕۆدان و لە زیادە ڕەوی چونکە خی گەورە و پەروەردگار پێی ناخۆشە و ئەفەرمێ ئینە المبەذیرینە کان و ئیخوانە شەیاطین ئەوەی ماڵ بەزایە با برای شەیطانە برای شەیتانە لەبەر گەرمی لەوە زیاتر وەختان ناگرم لەخوا داوا ئەکەم خوا تەوفیقی هەموو لایەکمان بە ئیسلاحی حاڵمان بکە ئەم جەژنەمان لە هەموو جەژنێکمان خۆشتر بێ ئاسایش و ئارامی و هەرزانی باڵکێشێ بەسەرمانە برایەتی و خۆشی لە نێوان گەلی کورد و مسلمانانی جیهانە